الحمد لله رب العالمين الحمد لله الكبير المتعال والصلاة والسلام على محمد والآل أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله فإن تقواه أربح تجارة وبضاعة قال الصلاة على وقتها قلت ثم أي قال بر الوالدين ثم قلت أي قال الجهاد في سبيل الله سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان میوانانی ماڵی خوا لە خوای گەورە داواکارین هەروەک چۆن لێرە لە ماڵەکەی خۆیدا کۆی کردووینەوە ئاواش لە بەهەشتەکەدا کۆمان بکاتەوە و لە دنیایشدا ئیمانەکەمان بپارێزێت بە حکمی ئەوەی کە ئێمە لە سەردەمی فیتنە و ئاشوبی ئاخیر زەماندا دەژین زۆر سیناریۆ و شانۆگەری چەواشەکاری دەبینین بۆیە دەبێ وریابین کە نەخڵەتین و ئیمانەکەمان لەدەست نەدەین چونکە چاکترین سەروەت و سامان پاراستنی ئیمانەکەمانە لە فیتنەی ئاخیر زەمان جاری وا هەیە لەم فیتنەیەدا بە ناوی دینەوە لە بەرژی دیندا دژایەتی دین دەکرێ و و هەروەها مستەڵەحی دینی بەکاردێنن بۆ ئەوەی لە دین بدەن جا یەکێک لەو چەمک و زاراوانە کە بە خراپ بەکاردەهێندرێ جاری وایە و حەز دەکەین لە وتاری ئەمڕۆماندا ئاماژەی پێ بکەین و تیشکی بخەینە سەر چەمک و زاراوەی جیهادە جیهاد واتە تێکۆشان ئەو کەلیمەیە کە لە دەیان و سەدان ئاەتی قورئاندا باسی لێوە کراوە ئەو کەلیمەیە دەبینین خەڵکانێک کە خراپ لێ حاڵی بووە خەڵکانێک کە ئیمانی لاوازە پەراوێزی خستووە و خۆی لێ بە دوور دەگرێت خەڵکانێکیش بۆ مەبەستی خراپ بەکاری دێنێ لە هەردوو حاڵەتەکەدا ئەوە مایەی زەرەدە چونکە خەڵکانێک کە بۆ خراپ بەکاری دێنن کەلیمەت حەق یوراد بها الباطل وشەیەکی حەقە بەڵام ئەو بۆ خراپە بەکاری دێنێ و کارێک دەکات بە ناوی دینەوە کە لە دیندا نییە لە هەردوو حاڵەتەکەدا کە مەترسیە بۆ ئێمەی مسلمان کە هەم لێی دوورکەوینەوە پەراوێزی خەین و هەم بۆ خراپە بەکاری بێنین لە هەردوو حاڵەتەکەدا جێگەی مەترسیە لەبەر ئەوە کە ئەمە مستەڵەحێکی قورئانییە و دەبێ زۆر ئاگامان لێی بێت هەر گەل و میللەتێکیش کە لە هەوڵ و تێکۆشان دوور کەوتەوە تێکۆشان بۆ دین و ژینی میللەت لێی دوور کەوتەوە ئەوا ئەو میللەتە زەلیل دەبێ و ژێر دەستە دەبێ هەروەکو بە چاوی خۆمان لەم ڕۆژگارەدا دەیبینین و هەروەکو لەم فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم کە 1435 ساڵ بەر لە ئێستا ئەم فەرموودەی فەرمووە و ئۆمەتەکەی ئاگادار کردوتەوە هەر دەڵێ ئەمڕۆ فەرموویەتی و و بەڕاستی قسەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم معجزەیە لە کاتێکدا کە لە دەوڵەتی مەدینەدا فتوحاتی ئیسلامی لەو پەڕی بەهێزیدا بوو ئیسلام لە چڵەپۆپەی سەرکەوتندا بوو هاوەڵان لە خزمەت پێغەمبەرا دانیشتبوون صلی الله علیه وسلم پێغەمبەر صلی الله علیه وسلم ئینزارێکی بۆ ئێمەی ئەم ئومەتی ئاخر زەمانەدا و بە هاوەڵانی ڕاگەیان کە فەرمووی یوشک الامم ان تداعا علیکم کما تداعا الاکلة علی قصعتها فەرمووی نزیکە گەلان و میلەتان لە هەموو لایەکەوە پەلامارتان بدەن هەروەکو چۆن کۆمەڵێکی برسی پەلاماری خواردنەکەیان دەدەن و حەپەلوشی دەکەن و نایهێڵن ئاوا ڕۆژگارێک دادێ مسلمانان لە هەموو لاوە پەلامار دەدرێن ئێستاش ملیار و ڕوبعێک زیاتر موسوڵمان هەیە، بەڵام لەم هەموو بوونەوەرەدا یەک دەوڵەتێک نییە فەرمانی خوا و سیستەمی خوای تیا حاکم بێت و ئیشی پێ بکرێت. زۆر جێگەی سەرنجە موسوڵمانان زۆر و بۆر بن، بە تەسکەرە ئەوەندە زۆرن، بەڵام بێدەسەڵات و زەلیل و داماو بن. بۆ؟ پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی لەیەقذفن الله فی قلوبهم الوهن فەرمووی خوای گەورە وەهن فڕێ ئەداتە ناو دڵیانەوە کە پێشتر تێیدا نەبووە فەرمویان ئەی ڕەسوولی خوا قال وەمە الوەهن وتیان وەهن چییە ئەی ڕەسوولی خوا پێغەمبەر صلی الله فەرمووی حب الدنيا وكراهية الموت فەرمووی خۆشەویستی دنیا وفي رواية وكراهية القتال خۆشەویستی دنیا و ڕق لێبوونەوە لە مردن هەموو دەبن بە پیاوی دونیا منافەسەی دونیا خانوو پارە و ماڵ کە هەوەندە بوون بە پیاوی دنیا و خەمی دنیایان خوارد ئەو کاتە خەمی قیامەت ناخۆن و قیامەتەکەیان وێران دەبێ و ئەو کاتە حەز ناکەن بمرن ڕقیان لە مردن دەبێتەوە خۆی بۆ ئامادە ناکەن تەماشاکەن ئێستا ئێمە هەمومان بووین بە خەڵکێکی دنیایی و چاو لە دنیا پەرستان دەکەین بۆیە خۆمان بۆ قەبر و قیامەت ئامادە ناکەین و توێشی بۆ کۆ ناکەینەوە صدقت یا رسول الله راست فرمو ای رسول خوا کە قسەکەت معجزەیە و هەر دەڵێی ئەمڕۆ بەیانی ئەم فەرموودەیەت فەرمووە بەڵێ هەر گەل و کۆمەڵێک کە وازیان هێنا لە تێکۆشان لە پێناوی دین و ژینی میلەتەکەیان لە پێناوی ڕزگارکردنی چەوساوان بەو شێوەیە زەلیل و ژێردەستە دەبن ئەیناوە ئیلا ئەو جیهاد و تێکۆشانەی کە ئێمە باسی دەکەین بۆ پاراستنی دین و ژینی خەڵکە بۆ پاراستنی حەیا و حرمەتە بۆ پاراستنی چەوساوەکانە نەک وەکو خەڵکێک تێیگەیوە کوشتن و بڕین و لەناوبردن نا ئەگەر سەرنج بین لە جۆرەکانی جیهاد ئەو کاتە زیاتر بۆ دەردەکەوێ یەکەم ئێمە هەمانە جیهادی نەفس جیهادی خۆپێگەیاندن پێغەمبەر صلی الله علیه وسلم سیانزە ساڵ لە مەکە هاوڵانی پەروەردە دەکرد لەسەر عەقیدە و بیروباوەڕ لەسەر پێگەیاندن و تێگەیاندن ئەم جیهادی نەفسە ئەم خۆ پێگەیاندنە لە زاراوەی تەسەوفیدا پێی دەڵێن تەحلیە و تەخلیە تحلیه یعنی خۆ ڕازانەوە بە ڕەوشتە جوانەکان ئەو کەسە دەڵە دەبێ ئەمن ئللا ئینسانێکی ڕازگۆ بم دەست پاک بم دامێن پاک بم بە سەبر بم هەموو ڕەوشتە جوانەکان لە خۆیدا دێنێتە دی تەخلیەش یعنی خۆ خاڵی کردنەوە لە ڕەوشتە پیسەکان دەڵێ نابێ من کەسێکی درۆزن بم نابێ دڵ و دەروونم پیس بێ نابێ غیبەتی موسڵمانان بکەم نابێ دژایەتی موسڵمانان بکەم نابێ زمانم پیس بێ دامێنم پیس بێ دەستم پیس بێ نابێ کەسێکی بێوەفا بم نابێ کەسێکی ستەمکار بم ئەمە ئەو کەسانەی هەر کەسێک ئاوا بێ ئەم تەخلیە و تەحلیەی تێدا بێت ئەوە بەڕاستی ئینسانێکی ساف و چاک و پاکە کە زۆر کەمن لەو کەسانە یان کە تۆ دەبینی ئافرەتێکی جوان بەبەردەم تا دێ ڕوت و قوتە کە سەیری ناکەی زینا ناکەی دامێتیسی ناکەی ئەمە جیهادی شەهوەتە یان کاتێک کە تۆ بە ڕۆژووی ئەم هەموو خوارن و خوارنەوە خۆشە لە بەردەمتایە ئەوە جیهادی نەفسە یان کەس جاری وا هەیە شتێک هەیە دڵت پێی خۆشە و نایکەی دەڵێی مادام حەرامە ئەوە جیهادی نەفسە بۆیە بەڕێزەکانم پێش هەموو شتێک خۆپێگەیاندن و خۆ پەروەردەکردن ئەوە بۆ خۆی جۆرێکە لە جیهاد و هەروەها نەوعی دووەممان هەیە جیهادی ماڵبەخشین ماڵبەخشین سەدەقە و خێرات و بەخشین ئەوە هەمووی جۆرێکە لە جیهاد کە لە قورئاندا بەڵام خوا و پێغەمبەری خوا دەفەرموون ببەخشە هەتا ببەخشی خوا پێت دەبەخشێ ئەگەر بیگریەوە خوا دەیگرێتەوە بۆیە لە ئاینی پیرۆزی ئیسلامدا شتە واجبەکان وەکو سەرفترە و زەکات ئەوە بەس بۆ مسلمانانە بەڵام سەدەقە و خێرات بۆ غێری مسلمانانیش دەبێت کە بیاندەی بۆ ئەوەی کە ڕزگاریان کەی و هەروەها جیهادیش کەمان هەیە جیهادی بانگەواز و دەعوە ڕاگەیاندنی ئەم دینە جیهادی قەڵەم خوای گەورە دەفەرمێ وەجاهدهم به جهادا کبیرا بەو قورئانە تێکۆشانیان لەگەڵ بکەوە جیهادیان پێ بکەو تێیان گەیەنە خوای گەورە فەرموویەتی پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی بلغوا عنی ولو آیە ئەگەر ئایەتێکیش بێت بیگەیەنن پێویستە ئێمە ڕۆشنبیری ئاینی بڵاوکەینەوە ئەو دینە بە خەڵک ڕابگەێنرێ وەکو خۆی کەواتە نووسەرێک کە قەڵەمێکی ڕەسەنی هەیە ئەوە جیهاد دەکات دەنووسێ میدیایەکی ڕەسەن و ڕاستەقینە کە ڕاستیەکان بە خەڵک دەگەیەنێ کە پەیامی خوا بڵاو دەکاتەوە ئەو میدیاکارە ئەو فۆتۆگرۆفەرە ئەوە جیهادە لە پێناوی خوا بۆیە دەبێ وریابین بەڕێزەکانم بۆ چونکە ئێمە دەتوانین بەو ڕێگەیە لە دینەکە لە خەڵک گەیەنین کە ئەم دینە ترس و تۆقاندن نییە وەکو دوژمنەکانی تۆمەتی بۆ دروست دەکەن ئێمە دەتوانین لە ڕێگەی بانگەوازەوە لە ڕێگەی جیهادی بانگەوازەوە ئێمە ڕەدی ئەو شوبهاتانەش دەینەوە کە لەسەر ئاینی ئیسلام دروستیان کردووە چونکە خەڵکێکمان هەیە موسڵمانە نوێژ و ڕۆژوو دەکا بەڵام تەعنە لە ڕیش دەدا لە سیواک دەدا لە جل و بەرگ و پۆشاک لە کۆمەڵش دروشمی دین دەدا ئەفەتوئمینونە ببعض الكتاب وتکفرون ببعض یعنی بڕوات بە هەندێکی هەیە بڕوات بە هەندێکی نییە ئەوە پێی ماڵوێرانی دنیا و قیامەت دەبی بەڕێزەکانم یان خەڵکانێک هەیە ئێستاش نوێژ و ڕۆژوو دەکا بەڵام وا دەزانێت کە ئیسلام مافی جوتیار و کرێکار و هەژار و یان کوردایەتی تێدا نییە و یان مافی ئافرەتی نەداوە دەبێت تۆ لە ڕێگەی جیهادی بانگەوازەوە لە ڕێگەی تێگەیاندن و پێگەیاندنەوە بە خەڵکەکە بڵێن دینەکەی ئێمە مافی هەموو شتەکانی داوە و هەروەها بەرگ و باڵاپۆشی ئافرەتان یعنی خەڵکێک هەیە ئەو خەڵکەی کە دەبینی زۆرێک لە بازاری مسلمانە و ئافرەتە تەماشا دەکەی نوێژ و ڕۆژ و خێر و سەدەقە دەکا بەڵام پانتۆڵی لە پێیە کە حەرامە بەڵام سفورە ئەها ئەو بە مۆدیلی دەزانێ بۆیە تۆی مسلمان دەبێت تێی بگەیەنی ئەوە تا گەنجێکی بانخواست ئەڵێ جارێکیان وەکو نوکتەیەک بۆ ئێوە لە بازار ژن و مێردێک پێکەوە دەڕۆن دیارە ژنەکە زۆر جوان بۆ و سفور بووە خەڵکی بازار هەمووی سەیری کردووە بەڵام گەنجەکە چووە بۆ لای پیاوەکەی وتویەتی زەحمەت نەبێ مۆڵەت هەیە ئیجازە هەیە ڕخسەت هەیە سێریی خێزانەکەت کەم کابراژ یەکسەر تووڕە دەبێ یەخەی دەگرێ ئەوە بێ ئەدەبیە ئەوە بێ ڕێزیە چۆن شیوا دەڵێ دەی خاڵە گیان ببوورە برا بەڕێزەکەم داوای لێبوردن دەکەم ئەوە هەرویستم بەبێ پرسی تۆ سەیری نەکەم چونکە سەیرم کرد خەڵکی بازار هەمووی سەیری خێزانەکەت دەکا پرست پێ ناکە چونکە ڕووتە بەڵام من ویستم ئیجازە لێ وەربگرم ئەها یەکسەر کابرا بە خۆیدا چۆوە بۆیە ئەمەش جۆرێکە لە جیهادی بانگەواز یان ئەگەر سەیری ئاەتەکانی قورئان بکەین کە هەندێکیان لە حاڵەتێکی تایبەتیدایە دەبێت سەبەبین ئەو ئاتانی کە باسی جەنگ و جیهاد دەکا باسی شەڕ دەکا دەبێت تۆ سەبەبی نزولەکەی بزانی دەبێت ئاەتەکەی پێش خۆی ئاەتەکەی دوای خۆی دەبێت ئاگات لێبێ هەندێک لەوانەی کەوا زۆر زانن و سیفەتی شەیتانیان هەیە دێن ئاەتەکە بە نیوەی دەخوێننەوە دەڵێن ها ئیسلام دەڵێ وە قاتیل و نا بۆیە دەبێ وریا بین ئەوانە پێیان بڵێن ئاخر ئەوەتە ئاەتەکانێک کە باسی قیتال دەکا زۆرێکیان مقەیەدن سنووردارن ئەوە تا خوای گەورە لە قورئاندا بۆ نمونە دەفەرموێ وقاتلوا فی سبیل الله بجەنگن شەر بکەن لە پێناوی خوا ئەگە هەر ئەوەندەی بڵێی ئەوە معنای دڵێ هەر بکوژن و ببڕن ئەوە نیوەی ئاەتەکەیە بەشێکە کەواتە ئەوەی کەوەی کاک ئەوەکە گەی نەخوێندەوە خیانەتی کردو لە قورآن و لە ئاەتەکە خوا دەفەرمێتی دوو قەیدی داناوە دەفەرمێ بجەنگن لە پێناوی خوا لەگەڵ چێ الذين يقاتلونكم ئەوانەی کە شەرتان لەگەڵ دەکەن کەواتە کەسێ لە شارەکەی خۆی دانیشتووە کەسێ لە گەڕەکەی خۆی دانیشتووە جێشی مسلمان بڵێن بەڕێوەیە کەسێک لە هەر وڵاتێک بێت هەر دینێکی هەبێت هەر ئاینزایەکی هەبێت هەر ناوێکی لە خۆی نابێت بۆت نییە تەدەخولی بکەیت بۆی نییە ئەو جەیشە بچێ بەلایدا بۆی نییە ئاوارە و دەربەدەریان کە دینەکەشی با جیاواز بێت مادام لە شاری خۆی دانیشتووە لە گەڕەکی خۆی دانیشتووە لە ماڵی خۆی دانیشتووە ئەو سوپایە بۆی نییە ئەو خەڵکەی وەدەرنێ چونکە خوا دەفەرمێ الذین یقاتلونکم ئێوە لەگەڵ ئەوانە جەنگ کە شەر لەگەڵ دەکات سبحان اللە بۆیە بەڕێزەکانم ئەگەر تەماشا بکەینەوە تا لێشێ لە شەڕەکاندا پێوە ساسڵەن بینی ئافرەتێک کوژراو خالیدی بان کرد کە یەکێک بوو لە سەرکردەی سەرکردە سەربازەکانی ئەو شەڕە فەرمووی نەدەبوو ئەو ئافرەتە بکوژرایە نەدەبوو بکوژرایە پێوە ساسڵەن فەرمووی لا تقتلوا شيخا فانيا ولا طفلا صغيرا ولا امرأة نە پیرە پیاو بکوژن نە مناڵ بکوژن نە ژن بکوژن مناڵ ئەگەر تەماشا کەین بەڕێزەکانم یعنی و لە وەسیەتی ئەبوو بەکر بۆ جێشی ئوسامە تەنانەت فەرمووی بێژگە لە ژن و مناڵ و پیر نابێ ڕەز و داری بەردار و ڕەز بسووتێن و سوکاتی بە مردووان بکەن ئەمە ئیسلام ئەوەندە گەورەیە خەڵکێک دێ ئاوا بە ناشیرنی پیشانت دەدا لەبەرەوەی خەڵکێک هەیە نەشارەزا لە ئیسلام خەڵکێکی شەیە لە بیانوە لە دین ئەگەر سەرنج دەین لە باپیرە گەورەمان سەڵاحەدینی ئەیوبی ڕەحمەتی خوای لەبێ لە شام لە یەکێ لە شارەکاندا جێشەکەی دەورەی شارەکەی گرتبوو دەورەی گرتبوو لە سەعاتی سفر دابن هجومی بۆ بکەن ژنێک کات وتی بە قوربانت بم ئەی سەڵاحەدین یەک تاقەقچم هەیە لە دنیادا بە منداڵ بوونەوەیە تو خواج هێرشەکە ڕاگرە تا کچەکە مناڵەکەی دەبێ الله یەکسەر هێرشەکەی ڕاگرت جا چەند ڕۆژێکی پێچووە دوایی دوایی هێرشەکەی کرد و سەرکەوت. سەربازە عەسکەرییەکان لەوێ لۆمەی سەلاحەدینیان کرد، وتیان قوربان ئێمە خۆمان ئامادە دەکردەوە بە قسەی پیرێژنێک هجوومەکەت ڕاگرت. سەلاحەدینیش فەرمووی فەتحی دڵێکم لا گەورەترە لە فەتحی شارێک. دڵێک ئەگەر فەتح کرا ئیمانی چۆنە و ئەوە بەلاوە مهمترە جاری وا شارەکە فەتح دەکەی و لێت دەستێنەوە ئەها ئیسلام چەند لە خەمی دڵەکانە لەبەر خاتری مناڵێک کە موسڵمانیش نەبوونە بەڵام ئەگەر سەرنجی مناڵانی غەزە بدەی تەماشا دەکەی لە ژێر کەلاوەکان دانهێنە دەرێ ئەو مناڵە چ تاوانیان هەیە ئەو ژنانە چ تاوانیان هەیە خۆ ئیسلامیشی لێ بەرە دەرە ئینسانن ئەی بۆ نێو دەوڵەتی هەڵوێستێکی عملی نەبوو لە سەریان تەماشای جێشی سەڵاحەدین بکە و جێشی ئوسامە و ئەبوو بەکر و پێغەمبەر بکە و و تەماشای خەڵکانێکی تریش بکە لەبەر منداڵێک هەمومان دەزانین ئێستا لە وڵاتانی مسلمان چ باسە و چ دەگوزەرێ بەڵێ بەڕێزان و خۆشەویستان خەڵکانێک ئەزانم بەچی دەردێک چوون ئەڵێ کابرایەک بە شۆربای نیسچێری دەمی سوتابوو دوایی یەکێکی بینی برادەرێکی بارێکی لە گوێ درێژەکەی نابوو وتی وە چێ لەو گوێ درێژە وتی وڵا بارە نیسکە وتی خێرا ڕاکە بڕۆ لێوەکە بەخوا ئێستا پشتی گوێ درێژەکە دەسووتێنێ وتی نا نا ئەو ئەو شۆربایە تۆ بە خراپ بەکارت هێناوە دەنا شۆربای نیسچێنێ هەڵی قڕێنە زۆر خۆشە بەڵام تۆ بە خراپ بەکارت هێناوە بۆیە دەمی سوتاندووی ئەو نیسکونی ئەو نیسچێنێ پشت ناسوتێنێ دەم ناسوتێنێ خەڵکێک هەیە شتی کەلیماتی دین دێنێ ناشیرنی دەکا لەبەر چاوی موسڵمانان بە خراپ بەکاری دێنێ بۆ مەبەستی خۆی بەکاری دێنێ بۆیە دەبێ وریابین شۆربای نسچێنە ئەگەر لە کاتی خۆیدا بی خۆی و تۆزێ سارد بێتەوە زای چەند خۆشە و هەروەها ئەم جیهات و تێکۆشانەش ئەگەر وەکو شەریعەت دەڵێ ئاوا بێ ئینسان پێی بە عیزەت دەبێت سەردەکەوێت. بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست پێویستە بەراوردێ بکەین لە بەینی ئەو مناڵەی کە سەڵاحەدین نەیهێشت و هەزاران لەو مناڵەش ئێستا سەتا بیستی مناڵانی غەزە ئەو کوژەوانی کە دەکوژێ مناڵن ئەوەکانی کەش بەشی زۆری ئافرەتن و هەروەها لە وڵاتەکانی کەش کە نامانەوەی ناویان بێنین لە مێژووی ئیسلامیشدا زۆر شت بە ناوی ئیسلام و درۆ دەلەسە کراوە مێژووی تەباری کە نزیکترین مێژووە سێسەد ساڵ دوای ڕووداوەکان نووسراوەتەوە دوو زانای گەورە هاتون تحقیقیان کردووە دکتۆر سبحی حلاق و دکتۆر محەممەد دەڵێ نزیکەی سا پەنجای درۆیوتی هاخنراوە هەر بەناوی تەبەری و شتیان نووسیوە هەر ئیمامی تەبەری ئەوای یعنیش ئەو نەما لە دوای خۆی هەر بەناوی ئەوە شتیان نووسیوە شتیان وتوە ئێستا تۆ جاری وا زیندوی بەناوی تۆ دڵە فلانکەس وای گوت فلانکەس واش ئەم هەموو بوختان و درۆ دەرەسە دەبێت کابراگە نەمابێت چی لەسەر کتێبەکەی زیاد کەن بۆیە دەبێت زۆر وریا بین ئیمانداران جیهاد و تێکۆشان زۆر فراوانە جیهادی نەفسمان هەیە جیهادی ماڵبەخشینمان هەیە جیهادی داوە و بانگەوازمان هەیە و هەروەها خزمەتکردنی دایک و باوکیش جیهادە کابرا هات بۆ خزمەت پێم ساسنە فەرمی قوربان ئەچم بۆ غەزا بۆ شەڕ فەرموو ئەحەیون والیدا ئایا داک و باوکت زیندوون فەرمی ئەرە وەڵا فەرمی دەفەرم بڕۆ فەفیهما فەجاهید بڕۆ لەگەڵ ئەوان خزمەتیان کە ئەوە جیهادە ئەو جار لە ئاخرشتدا کە حاڵەتێک هاتە پێشێ و ناچاری بوو قیتالیش ئەوە وەزیر وەتو سەنامیهی لوتکەی هەرە بەرزی جیهاد لوتکەی هەرە بەرزی ئیسلام ئە ئەو جیهادە شەرعیە کە خوا و پێغەمبەری خوا داوای دەکا و کە خەڵکانێک حەزەری لێ دەکەن و کە ناوێرن باسی بکەن بەداخەوە کە دەبینین لە وەزعدا بە ناوی دینەوە زۆر شتی بێدینی دەکرێ و و هەمووش زیاتر ئەوەیە ئەو فتوانەش کە دەدرێ دەبێت لەلایەن مەرجەعێکی باڵاوە زانایانی گەورە ئەو بڕیارانە دەرکەن چونکە خوێن زۆر بە قەدر و قیمەتە لە ئیسلامدا دەبێت زانایانی گەورە و لیژنە فتواکان بەداخەوە کە ئێمە یەکێک لە کێشەی ئۆمەتی ئیسلامی لەم ڕۆژگارە نەبوونی مەرجەعە و ئەو زانا گەورەیانەش ئەوانەش کە بەناوی مەرجەع هەن زۆربەیان پاشکۆن و ئەو قەزف و وەهنە چۆتە ناو دڵیانەوە و لە ترسان و لە برسان دووچاری پاشکۆیەتی بوون و ناتوانن زۆرێک لە ڕاستیەکان بڵێن بۆیە بەڕاستی ئەگەر ئێمە بگەڕێنەوە بۆ قورآن و سنت ئەو هەوڵ و تێکۆشانە هەبێ ئەوە سەربەرزی دنیا و دوا ڕۆژ دەبین لە خوای گەورە داواکارین کە عیزەت بگێڕێتەوە بۆ ئیسلام و موسڵمانان یا ڕەبی خوا لەژێر سایەی ئیسلام و ئیماندا بە عیزەتمان کەی یا ڕەبی خوا دەری و خێر لە موسڵمانان بکەیەوە یا ڕەبی خوا یەک ریزی و برایەتی و خۆشەویستی لەناو موسڵمانان زیاد کەی خوا لە دینەکەمان شارەزامان کە یا ڕەب العالمین خوا ئێمەی کوردی موسڵمان دووچاری دەربەدەری و هەژاری و نەداری نەبین خوا ئەوانەی شەڕیان دەیە بۆ ئەم میلەتە تووشی شەڕیان کەی پیلانەکانیان هەڵگێڕیەوە بەسەر خۆیاندا یا رب العالمین یا ربی خوایە ئاشتی و ئازادی و هەرزانی لە کوردستانەکەمان نەگریەوە یا رب العالمین چونکە ناخۆشیمان زۆر بینیوە خوایە بە قسە و کردار و گفتاری نەفامەکان غەزەبمان لێ نەگری یا الله خوا ئیسلاحی کاربەدەستەکانمان بکەیت خوا ئیسلاحی کاربەدەستەکانمان بکەیت خوایە گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراو کەیت پیرەکانمان عاقیبەت خێر کەیت یا ربی خوایە ئەوانەی کە گرفتێکیان هەیە لە ماڵ و خێزانیاندا خوا بێ بەدەم گرفتەکانیانەوە خوا شەیتان لە ماڵەکانیان دەرکە یا رب العالمین خوا قەڵەمی عفو بێنی بەسەر تاوانەکانماندا خوا لە خۆمان و دایک و باوکمان خۆش ببی ادعوا الله وانتم موقنون بالاجابه